هەژاری موکریانی لە نووسینەوەی بەسەرهاتەکانی ژیانی خۆیدا دەنووسێ لە لێوژە لاوێکی زۆر باڵا بڵندی بەسەر و سیمەیان نردبووە لام کە ئێرانی کرماشانیە و پەنای هێناوە ناوی داریوش بوو پاش چەند ڕۆژێک ڕۆیشت دەفتەرێکی لێ بەجێ مابوو بە خەتێکی زۆر ناخۆش چەند خاتراتی خۆی نووسی بوو کە سەروبنی خاتراتی مەتحی دەستگای شاهنشاهی ئێران و گاڵتە بە گەلی کوردی ڕووت و کەسیف بوو. پاش قەدەرێک وتیان داریوش گیراوە و ساواک داوای دەکاتەوە. وتم، ئەو خێر و بەرەکەتەیان بدەنەوە، ڕەنگە خۆیان حەز بکەن نەیاندەنەوە. دەگەڵ بارزانی چووینە سەیرانێکی چیای هەڵگورد، لە خوارەوە گەرما و لەو بەرزە سەرمایەکی زۆر سەخت بوو. پاش بیست و چەند ساڵ تووشی ڕێواسان بووم کە وەک زەمانی فەقێیەتیم بۆ خۆم هەڵکەنم. فرمێسکێکم لە چاو داوەری و بیری زەمانی جوانی و منداڵیم وەک فلیمی سینەمایی هاتەوە بەرچاو. نیوەڕۆ بوو، لە سەرمان دەلەرزیم. غارم دا ناو کونە چەرداغێکی چۆڵ. جلەماینێکم دیت، پاڵوەکەم کردە ملمەوە و جل وەک پەستەک پشتی داپۆشیم و ڕاکشام. مەلا مستەفا سەری کێشا. وای دیتم زۆر پێکەنی. وتم. قوربان سەرمامە، ئیجازە بدە بڕۆمەوە. داگەڕام. گەیمە بەرامبەری ناوەندێ. خەڵکی دێ هاتبوونە پێشوازی بارزانی، چڵەدارێکی خواری باریکیان بە سەر ڕووباردا ڕائەنگاوتبوو، پێت لە سەر دائەنا دەلەرزی، دەبوو ئەو سەری بگرن تا دەپەڕییەوە، بارزانی و هاوەڵانی گەینە سەر ڕووبارەکە و بە سەد دەرد و ئەڵڵا ئەڵڵا پەڕینەوە، بە مەلاکەی ناوەدێم گوو، مامۆستا، ئافەرین بۆ تۆ، مەشقی پەڕینەوە لە پردی سیڕاتت پێ کردین. ڕۆژی دوایی من و مەلا باقی بەر لەوانی تر داگەڕاینە سەر جادەی لای چۆمان دنیایەکی چۆڵ بوو لە بن دیواری کۆنە قاوەخانەیەک خۆمان دابووە بەر سێبەر کوڕە جەحێڵێک هات ڕابورێ ئیشارەی بۆ لایەتەکەی مەلا باقی کرد کە دە بەرگی خاکی گیراوە و بە پشتێندیدا شۆڕ بووەتەوە وتی مامۆستا مەلا باقی ئەوە چییە؟ ئەویش وتی هەهۆ لەو وایە سیلاحێکی سەڕیم پێیە بڕۆ وتم بۆ دڵی دەشکێنی جحێڵە دڵ تەڕە وای زانی زۆر نات پێێ و ئەگەر حەیرانێکی بۆ لێدەی دڵی خۆش دەبێ زیرەکیەکی خۆم تازە لە بەغدا دوکانم داناب دەگەڵ دانشجوویەکدا بە ناوی مەزهر دۆست بووین چەند ساڵێک بوو لێک هەڵبڕابووین ڕۆژێک کوڕێک هاتە لام زۆر بەگەرمی چاک و خۆشی دەگەڵ کردم منیش وتم ئای کاکە چۆنی خەبەری کاک حەمیدی برات وتی حەمیدی چی و برای چی وتم کاکە تۆ مەزهەر نیت وتی های قسەی قۆڕ چەند پێکەوە هاواڵ بووین چۆن نامناسیەوە کوڕی شێخ دارە خورمام وتم ئای ڕاست دەکەی ببەخشە ئەویش وتی بەخوا دڵم زۆر لێت ئێشاوە ئیتر نەچی ئەوجار منت لەبیر بچێتەوە وتم نەخێر خاترجەم بە ڕۆژێک لە ئیدارەی مەبانی عام یەکێک هاتە لام لە دڵی خۆمدا وتم بڕوانە من چەند نازیرەک بووم ئەوەم مەزهەرە چۆنم لێ گۆڕابوو هات سەلامی کرد کۆکایەکم بۆ بانگ کرد وتم، کاکە چۆنی، خەبەری کاک حەمیدی برات چییە؟ هەستا گوتی، شەرتە کۆکات ناخۆمەوە تۆ دیارە دەتەوێ من ئاشنات نەبم گاڵتەم پێ ئەکەی، پێم گوتی من کوڕی شێخی دارەخورمام. ڕۆیشت و نەگەڕاوە. لە شۆڕشدا ڕۆژێک لە شەقڵاوە نانی نیوەڕۆم خوارد، کوڕێکی مەسیحیم کردبووە میوانی خۆم، وتیان پووڵەکەتان ئەو ئەفەندییە داوێ، لێم ڕوانی بە پێکەنینەوە هات، وتی، کاک هەژار چۆنی وتم جارێت تو خوا پێم بڵێ تۆ کوڕی شێخی دارە خورمانیت وتی یانی چی ئەگەر وابێ نام ناسیەوە من مەزهرم وتم دەی کاک حەمیدی برا چۆنە وتی زۆر باشە و سەلامت لەکە نەقلی خۆم و شێخی دارە خورمان بۆ گێڕاوە تێر بە زیرەکیەکەم پێکەنی دەگەڵ سەرهەنگ نافیز چوینە زینوێی شێخ و بووینە میوانی شێخ عوبێدوڵە شێخ بۆ ڕۆژێ ڕەشماڵێکی دەورە بە کەڵەکە بەرد گیراوی هەڵدابوو، بە شەویش دەهاتینەوە گوند. شێخ عوبێدوڵڵا مامی شێخ عەلائەدین و نەوەی شێخ کەماڵ بوو. شێخایەتی نەئەکرد، پیاوێکی زۆر میواندۆست و بە نان و خوان و زۆریش قسەخۆش و لەبەر دڵان بوو. سێ کوڕی گەورەی بە ماڵ و ژنی بوو. عومەر کە خوارزای حاجی موحەممەدی شێخ ڕەشید بوو، دەگەڵ سۆفیان دەژیا. سەیدعەلی فەقیرۆکەیەکی سادە بوو. مستەفا کە هەمەکاری کاری ئاغایەتی زینوێ بوو، دەست و چاومان بۆ نەشۆرە بە سوێند و قورآانی خاوەن ماڵ دووشەو ماینەوە وتیان ئەگەر بەرەو قەڵات زە دەڕۆن بە کوێستانی قەندیلدا زۆر نزیکە بەڵام چوار سەعاتێک بەسەر بەفردا دەڕۆن بچین نەچین ناچین سبەی کەوە ڕێکەوتین تووشی شیوەیاڵەیەکی پڕ بەفربووین کە مەودای 20 میتر نەدەبوو پلەکانی لێ بکە کەوش داکەنە بە نیو سەعات بەقیڕە دەرچوین هەڵی کردە وڕە دنیا لە مژ تاریک داهات لەسەرمان دەلەرزین هەمووی سەعاتێکی نەبرد بە دیوی ئی نێو مژی ناندا هاتین. لەو دیو زستانی سەخت لەم دیو عەینی کێو. لەبەر مێش و مەگەز و گەرما وەڕەس بووبووین. هەردووکمان ئێستر سوار بووین. نیوەڕۆ چووینە خۆشکان و شەو گەیینە وەڵزێ. بووینە میوانی شێخ ڕەزای گوڵانی کە کۆنە ئەفسەری پۆلیس بوو. ئێسترەکەی من فێرە بازدان بوو قەت لە دراوی ئاسایی نەدەپەڕییەوە. سەیدە شینەی خاڵۆزاشم لەوێ دیت و نۆ ڕۆژان مایەوە و زۆرم خەبەر لێ پرسین کە بۆ من تازە بوون، بەڵام ئەمەی خۆش بوو، هەر کەسی لێم دەپرسی چۆنە، دەیوت پێرێ یان دوێنێ دیتوومە. نۆ ڕۆژ ڕابوورد، تاریخ لە لای ئەو نەگۆڕا. چەند جارێک چووینە کوێستانی جەمالەدین بۆ ماڵی حاجیاغای مەحمووداغا. ئێوارانە دەگەڵ کاک سەعد دەگەڕام و شەوان و ڕۆژانمان بە گاڵتە و جەفەنگ ڕادەبوورا. عەونی یوسفی کۆنە وەزیری قاسم لە کوێستانی جەمالەدین بوو، ڕۆژانە دەچووە سەر ڕێی قەلەڕەشەی سوێسنیان، هەر کەر و بارێکی کوردی ئێرانی ئەدیت تاریفی شەهەنشای لە لا ئەکرد، وتیان ئەوە چووەتە تاران میوانی ساواک بووە، ڕۆژانە سێ بوتڵ ویسکی لێ دزیون لە سەر ئەوە دەریان کردووە، ئێستا کە تاریفی شا بۆ کەرداری سوێسنی دەکا، بە هومێدە شا بێتەوە و دووبارە بچێتەوە سەر ئەو ئاخوڕە چەورە. حەسەنی کوڕی ڕەحیم قازیم دی تازە بوو بووە پێشمەرگە، لای وا بوو پێشمەرگە دەبێ پیس و چڵکن و ڕووت بێ، کاڵەشڕەیەکی دە پێدا بوو، سەگی لێ ئەتۆرا، بە هەزار گێڕە کەوشەکانی خۆمم دایە، کە هەر لە کالەکانی چاکتر بوو، چووبوو لە قەڵادزەوە جووتێک کەڵاشی تازەی هەورامی بۆ ناردبووم. دەگەڵ بابەکر پشدەری هاتن لە کێو دیتیانم وتیان حیزب دەڵێ کارمان دەگەڵ بکە منیش وتم نەهاتوومەتەوە بۆ کارکردن دەمەوێ بێکار ڕایبوێرم وتیان مەئموورین هەر دەگەڵ خۆمانت بەرین. چوومە مەکتەب سیاسی لە هەڵشۆ حەبیب و دوکتۆر مەحموود وتیان دەبێ لە ڕۆژنامەی خەباتدا کار بکەی وتم، من لە غەڵەتگیری ڕۆژنامەی عارەبیدا زۆر ماهیرم، ئەگەر قبوڵ دەکەن غەڵەتگیر دەبم، ئەگەر خۆشم بە کوردی شتێکم نووسی لەسەر حیسابی کارەکەم نەبێ، چونکە لەوانەیە ئەوی من دەینووسم ڕازیتان نەکا و مەجبوور نیم بە هەوای کەس بنووسم. ئەوی نەتانەویست ماڵی قەڵب سروە ساحیبێتی. پێک هاتین و بەناوی غەڵەتگیر ئەمرم بۆ نووسرا قەراریش درا مانگیە پازدە دینارم لە بەغدایە بۆ بدەن بە منداڵەکانم چاپخانە لە سونیە بوو چوومە ئەوێ بنکەی ئەحمد تەوفیقیش لەوێ بوو شەریف زادە سالاری حەیدەری سولەیمان معینی حەمەدەمین سراجی مەلا سەید ڕەشید حەسەنی ئیسحاقی مەلا قادری لاچینی مام علی عجەم و زۆری تریش کە ئێستا لە بیرم نین لەوێ بوون سۆنیە زۆر گوندێکی خۆش و بەڕەز و دارو بارە کارگەی چاپخانەش شەش نەفەر بوون بەر لەوە من بچم یەکێ تری بە ناوی ئەو ڕەحمانی مەلا مەحمود بەسەر ڕاگەیشتە بوو ڕۆژێک مەلایەک لە قڵادزەوە هاتبوو چووبوون جێگەی چاپخانەیان نیشاندابوو و سبەیڕا تەیارە بۆمبارانێکی خەستی کردبوو بەڵام بە سەلامەت دەرچوو بوو لەسەر جۆگە ئاوێکی پڕ لە داروبار وتی، بۆ پێتان وایە منیش وەکو ئێوەم، ئەو دارە بۆ من وەک جادە وایە. تۆزێکی تر سەرکەوت، دار داهات و مام ئەحمەد کەوت و دەنگی لەبەر نەهاتە دەر، خوا عەفوی کا. زۆر جار دەمدی پێشمەرگەکان دەهاتن نانی وشکیان وەردەگرت و چێشتیان نایەخوارد و دەڕۆیشتن، کەوتمە شوێنیان خۆیان بەناو دڕکە توتڕکاندا دەکرد و هەنگوینی شەمە ترێلکەیان دەخوارد کە شانەی بە دەرکانەوە هەڵدەبەست. لە سوونیەوە هاتوچۆی هەڵشۆیەم زۆر دەکرد کە مەکتەبی سیاسی لێ بوو. تەیارە حەجمینی لە هەموو کەس هەڵگرتبوو. کەشیشێکی ئاشووری زۆر پیرمان دەگەڵ بوو، زۆر لە تەیارە دەترسا. کونێکیان بۆ کۆڵی بوو. ڕۆژێک تەیارە هات و ئەبوونا بێداری ڕای کرد بۆ کون. پێش ئەو سەگێک خۆی تێخزاندبوو، لێی مڕاندبوو. ئەویش هاواری دەکرد. ڕەمەزان ئاقراوی وەرە سەگم لە کۆڵ کەوە! عەلیە سوورێک خەڵکی گوندی کانی سێوێ گەورکان، پێشمەرگەی هەڵشۆ بوو. پیاوێکی زۆر ئازا بوو کە لە دواییدا دەگەڵ سەید فەتاح و چوار کەس لە کێوی حاجی کیمی پشت قەرەگوێز شەهید کران. عەلی ئاگای لە کەپران دەبوو، بۆی گێڕامەوە، شێخ محەممەد هەرسینی کە عەلی دەیگوت نەسرینی، عەلی و چەند پاسەوانێکی دیکەی کەپرانی کۆ کردووەتەوە سوخەنڕانییان بۆ بکا، وتبووی، کوڕم! پێشمەرگە نابێ بترسێ، نابێ هەواڵی خۆی لە تەنگانەدا بەجێ بێڵێ. وای دانێن ئێستا تەیارە بێ دەست رێژ بکە یەکمان بریندار بێ نابێ راکەین دەبێ بریندار رزگار کەین و گوێ بە تەیارە نەدەین. لەودەمەدا کە ئەو قسە دەکات تەیارە دێت شێخ لە پێش هەمواندا هەڵات دەتگوت کەروێشکە و تاژی تێ بەر دراوە چووە پشت دارە بەڕوێک و هەر هەرای دەکرد و دەیوت، هەڵمەیەن هەڵمەیەن نەکەن هەڵبێن و رابکەن، ئەوانیش وتبوویان، کاکە شێخ بەخوا ئێمەش چاو لە جەنابت دەکەین. ئیدی لەوکاتەدا هەموویان هەڵدێن. شەڕ لە دەوری قەڵادزە ڕۆژ بە ڕۆژ تونتر دەبوو. بڕیار درا مەکتەبی سیاسی و چاپخانە بگوێزنەوە بۆ لای ناودەشت. دەستە دەستە بەڕێ دەکران. بەیانییەک هاشم ئەقراوی بە هانکەهانک هاتەوە کە شەو تووشی لەشکری عراق بوون و هەواڵەکانم بێسەر و شوێنن. لە کن سەنگەر جیپەکەی یوسف میران و خۆی تێدا بووە تووشی چرای جێپێک بووبوون کە ڕووبەڕوویان دێ. لە ناو جەنگەڵێکدا کە گۆڕی گاجووتانیان پێ دەگوت چوینە کەپرانەوە دەگەڵ عوسمان سەعید و دڵشاد مەسرەف و جەلال عەبدوڕەحمان کە هەر سێ گۆیندەی ڕادیۆ بوون لە کەپرێکدا بووین و چەند کەپرێکی تریش هەبوون نان هەبوو پێ خۆر نەبوو دەوروبەرمان هەموو ڕەز بوون خاوەنیان بووبوونە جاش و بەجێ مابوون جا وەرە ترێ ڕەشە بخۆ هەمیشە سەوەتەیەک ترێ لە کەپر بوو کەس نەبوو ڕۆژێ چەند جار زەرگەتەی پێوە نەدا گوێگرانی خۆشەویست لێرەدا هاتینە کۆتایی بەشی هەفتا و شەشی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی تا بەشێکی تر و لە شەوێکی تردا پێتان دەگەینەوە شەوتان ئارام ژیانتان شاد و بەختەوەر بێ